ئەمڕۆ بەیانی گرتە ڤیددیوەیەکیان نیشاندام زۆر بەلامەوە سیر بوو والله لەلایەکەەوە پێشم خۆش بوو چکە دەلالەتە لەسەر ئیفلاسی ملحیدەکان یەکێ لە ملحیدە کوردەکان کە مەشهورە بەس ناوی ناهێنم لە ئینتەرنێت هەمووتان لەوانەیە بیدۆزنەوە دوێنێ پێرێ نازام کەیە چۆتە مزگەوتی گەورەی چواپڕمە ئەوەی کێشیشی لەگەڵ ڕسمی دەگرێت بە ڤیددیو ئەوە ئێمە چووینە مزگەوتی گەورەی چوارقوڕنە مزگەوتەکەی دکتۆر عەبدوللەتیف کە ڕۆژانە لێرە نوێژ دەکات و پەخشی ئامۆژگاری کەناڵی ئامۆژگاری لێرەیە بۆی مناقەشەی لەگەڵ بکەین لەسەر ئیسلام و لەسەر قورآن دەچێتە ناو حەوشی مزگەوت و ئەو کاتە و باش ئەی کوا دکتۆر ئەو هەر یەکێک لە خۆیان بەڵام چونکە درۆ زوو کەشف دەبێت یەکێ لە خۆیان دەڵێ بە خێر بێت ئەی کوا دکتۆر دەڵ وڵا دکتۆر جەماعەتی کرد و چۆ ماڵەوە ئیسراحەت بکات کورە خوا ڕووتان ڕۆژگا درۆزن بۆ عیب ناکەن درۆ دەکەن من پێ ساڵە ماڵم لە سلێمانیە کەی جەماعەتم گرچوومە ماڵەوە و کەی من لە مزگەوتی گەورەی چوار قڕنە بووم و لەم دووسێ ڕۆژ ئێستا یددیوکەەوە دوو ڕۆژە بڵاوبتەوە کاکە کوا دکتۆر ئەوجا دێتە دەرەوە خەڵکی نەوە شاهد بن من هاتمە مزگەوت و داوام کردو بەڵامەوە لێرە نییە چی بکەین تۆ دچی لە کوێوە من لە کوێوە تەقە دەگەم و چی لە کام سەنگەرەوە دیفاع دەکات بە هەر حاڵ منیش لێرەوە پێی دەڵێم ئەی کاچی ملحد بێدین جارێ پرسیارت لێ دەکەم چێ تۆی دروست کرد وەڵام دەوە یا دەبێ بڵێی خوا منی دروست کردووە یا باوەڕت بەخوا نییە ئەگەر باوەڕت بەخوا نەبێت بۆمان بسەلمێنە بزان کێ توی دروست کردووە تا وەڵامی ئەوە نەدەیتەوە جارێت چەند پرسیارێکت لێ دەگەم ئەو جا لەگەڵ دادنیشم وەڵامان بدەوە کێ توی دروست کردووە چکە تا ئێستا تۆ خۆتت نەدۆزیوەتەوە بۆی مزگەوتەکەی منیشت نەدۆزیوەتەوە کەناڵی ئامۆژگاری 24 سعات ئیش دەکات لە سلێمانی هەموو دنیا دەزانێت مزگەوتی بەهەشت کێ هەیە نەزانێ لەم کوردستانە تازە دەچێت لە مزگەوتی گەورەی چواقڕنە دەگەڕێ بۆ من بۆیە خۆی ون کردو مزگەوتەکەی منیشی ون کردو منیشی ون کردو بار حاڵ خۆی نەدۆزیوەتەوە خۆت بدۆزەوە بزانە تۆ لە کوێوە هاتووی کێ تۆی دروست کردووە ئەوە یەک وەڵام مام بدەوە لە کوێ هاتوو کێ تۆی دروست کرد یا دەڵی خوا دروستی کردوم یا دەڵی نەخوا دروستی نەکردوم ئەگە وتت خوا دروستی نەکردوم بگەڕێ تا دەی دۆزیتەوە کێ تۆی دروست کردووە کە دۆزیتەوە وەرە دوو قسە دەکەین کە وتیشت خوا دروستی کردووم دەڵێن باشە خوا دروستی کردوی ئەم خواشم قورآانی نردووە تۆ بە قورآانەکەی ڕازی نیت نابێ بە خەلقی خوش ڕازی بی بڕۆ جارێ هەفتەیەک مۆڵەتت دەدەینێ خەڵقی خۆت تێکدە خۆت هەڵوەشێنەوە تێگەیشتی سوپانە و پلایس و دەڕنەفیس بەرە گوێچکە و لوت و دەست و قاست و هەمووی هەڵوەشێنەوە خۆت خۆت دروستکەەوە واز لە خەڵقی خوا بێنە ئەوجا وەرە دەسکاری دینەکەی خواش بکە و بڵێ دینەکەی خواش بە کەڵک نایەن وەڵاهی بێ عەقڵن وەڵاهی تێ ناگەن وەکو خوای گەورە فەرموویەتی قەلیلە ما تەذەکەڕون نازان لە چی و خەریکی چین هەر ڕۆژەی لە وڵاتێک و لەسەر فەیسبوک کەوتونەتەوە لە مووقعی گاورەکان نەسرانیە گاورەکان لە مووقعی عەرەبە مولحیدەکان ژەهر دێن و بڵاوی دەکەنەوە ئەوە زۆر مسەقەفن و زۆر تێگەیشتون خوای گەورە دەفەرمێ و ئینا لەنعلم ان منکم مکذبین ئێمە چاک دەزانین کەسانێک کە قورآن بە درۆ دەزانێت بەس لای ئێمەوە نەبێ زۆر مسەقەف بن ئەو کەسانە ئەوەتە سەر لە شێواوی داماوی وا هەموو بڕۆ لە کرێکارێکی ئەم کوردستانە پرسە من لە کوێم نەک لە بەرەوەی گەورەم لە بەرەوەی کەناڵەکەی و دیارین مزگەوتی بەهش لە کوێ من لە کوێ وتار دەدەن دەزانێت ئەی جەناب دەستە تازە چی پێنج ساڵ تۆ لە دوای پێنج ساڵ پێنج ساڵ متخلفی دواکەوتوی ئێستا دەچێ لە کوێ دەگەڕێ.